خۆمان بە خوشحاڵ دەزانین کەوا خدای پەروەردگار جارشی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی گۆڤاری ئاوەنگ گەیشتین بە کەسایەتی دووەم ماڵکۆڵم ئەکس بە دروشمی گۆڕان. بیرۆکەی ئەوجارە لە بارەی گۆڕانەوەیە گۆڕان تاکە شتی چەسپاوە لە ژیانماندا گۆڕان چییە؟ گۆڕان بە سانایی بریتییە لە پرۆسەی گواستنەوە لە واقیعێکی نەخوازراوەوە بۆ بینینێکی باشتر و ویستراو. خەڵکی هەند حەزیان بە گۆڕانکاری نییە، دەیانەوێت ژیانیان هەر وەک خۆی بمێنێتەوە. ئەوانە ئەو کەسانەن کە ویست و هاندان بۆ بەدیهێنانی ئەو خواستانەیان تێدا نییە. کەسانێکی تر هەن لەبەر هۆیەکی جیاواز لەوە، حەزیان بە گۆڕان نییە. ئەوان دەزانن مەبەست لە گۆڕان چاککردنەوەی ڕەوشی گەندەڵی ژیانە و لەبەرئەوەی زیانمەندی پرۆسەکە دەبن بە هەموو هێزێکیانەوە ڕووبەڕووی دەبنەوە لێرەدا نمونەی باڵای کەسایەتیەک دەخەینە ڕوو کە گۆڕانکاری ئەرێنی ناونیشانی سەرەکی ڕەوتی ژیانی بووە ئەویش ماڵکۆڵم ئێکسە، Malcolm X، بە ناوێکی ترەوە هاتە دونیاوە، ناوی بنچینەیی ئەو ماڵکۆڵم لیتڵ بوو کە بە مانای ماڵکۆڵمۆکە دێت، ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج لە شاری ئۆماهای ویلایەتی نبڕاسکای ئەمەریکا لەدایک بووە، باوکی ماڵکۆڵم قەشەیەکی مەسیحی بوو لە مەزهەبێک کە پێی دەوترێت باپتیست و، چالاکێکی سیاسی ڕێکخراوێکی ڕەشپێستەکانی سەردەمی خۆی بوو لەو سەردەمەدا واتە لە بیستەکانی سەدەی بیستدا ڕەگەزپەرستی دژ بە ڕەشپێستەکان لەو وڵاتە ڕیەکگرتووەکانی ئەمەریکا لەو پەڕی توندیدا بوو ڕاستە ئەبراهام لینکۆڵن ئەوانی لە بەندایەتی ڕزگار کردبوو بەڵام هێشتا هەروەک چینێکی نزم تەماشایان دەکرا بە جۆرێک ئەو ڕەشپێستەی بیتوانیا پێڵاو بۆیە بکات یان ببێتە دەرگاوان با کەسێکی سەرکەوتوو دەژمێررا زۆربیان هەرکاریان دەست نەدەکەوت نەخوێندەواری بە تەواوی تیاندا بڵاو بووەوە ئەوان نەدەبوو لەگەڵ سپی پێستەکاندا لە یەک ئۆتۆمۆبیل یان پاسدا سەر بکەون مەگەر بە مەرجێک بەردەست و خزمەتکار بن ژیانی خانەوادەی ماڵکۆڵم بریتی بوو لە زنجیرەی خەم و پەژارە ماڵکۆڵم هەر لە بچووکیوە چەندان کارەساتی بە چاوەکانی خۆی بینیوە کوشتنی چوار لە شەش پورەکانی بینیوە کە بەدەستی ڕەگەزپەرسە سپی پێستەکان کوژراون باوکیشی بەهۆی چالاکی سیاسیەوە چەندان جار دووچاری هەڕەشە و تۆقاندن بووەتەوە و بەهۆی ئەو فشارانەی دووچاری دەبووەوە ناچار بوو لە ساڵی 1920 ڕوو لە ویلایەتی میشیگان بکات، بەڵام هەر سێ مانگ دوای ئەو کۆچباربوونە، ماڵەکەی لەلایەن ڕێکخراوی کو کڵوکس کڵانی ڕەگەزپەرستەوە سووتێنرا. ئەو ڕێکخراوە بە کورتکراوەی KKK ناسراوە و ڕێکخراوێکی ڕەگەزپەرستی توندڕەوی سپیپێستەکان بوو، کاریان کوشتنی ئەو ڕەشپێستانە بوو کە چالاکی سیاسییان هەبوو یان هەوڵیان بۆ ڕزگاربوون لە دەسەڵاتی سپیپێستەکان دەدا لەبەرئەوەی کارەکانی ئەو ڕێکخراوە کوشتن و تاوانکاری بوو لە ڕووی یاساییەوە قەدەغە بوو، ئەندامەکانی وەک ئاماژەیەک بۆ باڵایی ڕەگەزی سپی جلوبەرگی سپیان دەپۆشی، کڵاوی سپیشیان لەسەر دەنا، کە سەرەکەی تیژ بوو تەنیا چاویان دەردەکەوت. ئەوان هێرشیان دەکردە سەر ماڵی ڕەشپێستەکان و ئاگریان تێ بەردەدا و ئەوەی لەناوی بوایە دەیانسوتاند، بەکۆمەڵ ڕەشپێستێکیان لە شەقامەکاندا دەکوشت و خەڵکانی تر لە سپی پێستەکان کە زۆربەیان هەمان ئەو ڕۆحیەتە ڕەگەزپەرستانەیان هەبوو چەپڵەیان بۆ لێدەدان و دەست خۆشیان لێدەکردن لەو بارودۆخەدا خانەوادەی ماڵکۆڵم جارێکی تر کۆچبار بوونەوە ئەو جاریان بۆ شاری لانسینگ لە هەمان ولایەتە ئەمە لە کاتێکدا ماڵکۆڵم هێشتا لە تەمەنی منداڵیدا بوو کاتێک تەمەنی گەیشتە شەش ساڵان باوکی بە شێوازێکی زۆر دڕندانە کوژرا گروپی KKK گرتیان و لەسەر ڕێگایەکی ئاسن بەستیانەوە بە جۆرێک تایەکانی ئەو پاسە کارەباییەی بەسەریدا تێپەڕ دەبێت بەسەر سەریدا بڕوات ئەبە و جۆرە گیانی لەدەستدا بەڵام دواتر ڕاپۆرتێک ئامادەکرا گوایە خۆی خۆی کوشتووە ڕەشپێستەکان بەو جۆرە دەژیان کوشتنی ئەو پیاوە شۆکێکی گەورە بوو بۆ خانەوادەکەی بە تایبەت بۆ دایکەکە کە تەمەنی تەنیا سی و چوار ساڵ بوو حەوت منداڵی بەسەرەوە بوو ئەو خانمە ناچار بوو لە ماڵی سپی پێستەکاندا وەک کارەکەر کار بکات بەهۆی ئەوەی شارەزایی مێژووی ژیانی مێردەکەی بوون مامەڵەیەکی دڵڕەقانە و ڕەگەزپەرستانەیان لەگەڵدا دەکرد هەر لەو کاتەدا دەسەڵاتدارانی میشیگان ئەو مانگەیەشیان بڕی کە بە خانەوادەکە دەدرا ئەو خانمە لە ساڵی هەزار و نۆ سەد و سی و نۆ دووچاری داڕووخانی دەروونی هاتەوە و برایە کەمپی نەخۆشییە عەقڵییەکان، بەو جۆرە ماڵکۆڵم لیتڵ و خوشک و براکانی دووچاری چەشتنی تاڵی لەدەستدانی باب و لەدەستدانی داک بوونەوە، ئەو حەوت منداڵە سەرگەردان بوون و کەوتنە ژێر چاودێری حکومەتەوە، کەویش پەرتەوازەی کردن و هەر یەکەیانی ناردە هەتیوخانەیەک. لێرەدا گۆڕانکاریی نوێ لە ژیانی ماڵکۆڵم ڕوویدا، گۆڕانکاریەک کە خۆی و دەستی تێدا نەبوو، هەموو ئەوانە شوێنەواری نەرێنی لەسەر ژیانی جێهێشت، ئەو هەرچەندە کاتێک لە هەتیوخانە بوو چووە قوتابخانە، بەڵام هیچ کەسێک گرنگی پێنەدەدا و چاودێری نەدەکرا، بۆیە ژیانی بەرەو بەرەڵڵایی و دزی ڕۆیشت، هەر لە منداڵیەوە بوو بە کەسێکی تاوانکار، کاتێک تەمەنی تەنیا شازدە ساڵان بوو لە قوتابخانەش دەرکرا. لە تاوان بەردەوام بوو تا جارێک لە کاتی ئەنجامدانی تاوانێک دەستگیرکرا و لە زیندانی نەوجەوانان توندکرا. ئەو خوێندنی دواناوەندی لە زینداندا تەواوکرد. لێرەشدا گۆڕانکاری دووەمی ژیانی ڕوویدا ماڵکۆڵم ژیانی ئازادی گۆڕا بە ژیانی بەندی بەڵام هەر بەردەوام بوو لەسەر ئەو جۆرە ئاکارەی لە دەرەوە هەیبوو لە کێشە نانانەوە و لێدان و دەستەگەری ئەوەی کە نوێ بوو لە ژیانی ناو بەندیخانە ئەو گفتوگۆیانە بوون کە لە نێوان بەندیەکاندا دەکران ئەوان کە بێکار بوون و هەر یەکەیان ئایین و بیروباوەڕێکی هەبوو، دەکەوتنە قسەکردن لەبارەی بۆچوونەکانیانەوە، ئەو گفتوگۆیانە سەرنجی ماڵکۆڵمیان ڕادەکێشا کە پێشتر بەهۆی سەرقاڵی بە دزی و تاوانەوە بواری ئەوەی نەبوو بیانبیستێ. لەم کاتانەدا کۆمەڵێک نامەی پێگەیشتن کە سەرتاپای ژیانیان گۆڕی. نامەکان لە براکانیەوە بوون کە لە دەرەوەی زیندان بوون. لەو نامانەدا پێیان ڕاگەیاند ئەوان بوونەتە پەیڕەوێکی ئاینێکی نوێ، ئاینێک کە تایبەت بە ڕەشپێستەکان و دەتوانێت لە ژێرچنگی شەیتانە سپییەکان ڕزگاریان بکات، ئەو ئاینە بریتی بوو لە چەند بەشێکی پەش و پڵاوی ئاینی ئیسلام، پیاوێک کە ناوی فاراد محەمەد بوو بانگەوازی پێغەمبەراتی دەکرد و یەکێکی تریش کە ناوی ئێلاجا محەمەد بوو بانگەوازەکەی بۆ بڵاو دەکردەوە و داوای لە خەڵکی دەکرد باوەڕ بە پێغەمبەراتی ئەو زاتە بێنن، فاراد محمد کەس نایناسێت و کەس نازانێت چێە وێنەیان نوسینێشی نییە زیاتر پێ دەسێت کەساتێکی خەیاڵی بێت هەر بەڕاستیش ئیلەجا محەممەد خۆی دامەزرێنەری ئەو گروپە بوو کە بە ئومەتی ئیسلام لە ئەمریکا ناشیۆن ئۆف ئیسلام ئین ئەمریکا ناسراوە و کورتکراوەی ئێن ئۆ ئایە، ئیلاجا محەمەد خۆی بە شوێنگرەوەی پێغەمبەرەکەی دادەنا و شوێنکەوتووانیشی هەروەک پێغەمبەرێک لێیان دەڕوانی، ئەو گرووپە هەرچەندە هەندێک شتی لابەلایان لە ئیسلام وەرگرتبوو ناوی ئیسلامیان لە خۆ نابوو بەڵام بیر و باوەڕی سەیریان تێکەڵ کردبوو وەک ئەوەی باوەڕیان بە بوونی دوو خوداوەند هەبوو خوداوەندی چاکە کە ڕەنگی ڕەشە و خوداوەندی خراپە کە ڕەنجی سپیە واتە هەر بە ڕەگەزپەرستی ڕوبەڕووی ڕەگەزپەرستی دەبوونەوە نوێژیان لەسەر کورسی و لە ڕۆژێکدا تەنیا دوو جار بوو یەکێکیان بەیانی و ئەوی تریان لە شەودا زەکات دەبوو بدرێت بە پێغەمبەرەکەیان حەجیش ئەوەی نەتوانێت بچێت بۆ مەکە دەتوانێت بچێت بۆ کۆشکەکەی ئیلایجا محەممەد لە چیکاگۆ ڕۆژوشیان لە ڕەمەزاندا نەبوو بەڵکو لە کریسمیس واتە جەژنی دیانەکاندا بوو هۆکاری ڕۆژوو گرتنەکەیان لەو کاتەدا بەوە دەگێڕایەوە کە گوایە لەو کاتەدا خراپەکردن زۆر دەبێت و بەوەی لەو خراپانە دوور بن بە ڕۆژوو دەبن هەروەها باوەڕیان بە تەوڕات و ئینجیل هەبوو هاوشان لەگەڵ قورئاندا ئەو تێکەڵەیە کە ئیلایجای محەممەد ئامادەی کرد بوو بە ناوی ئاینەوە دەستی بە تەشەنە سەندن کرد ماڵکۆڵمیش کاتێک ئەو ئاینەی وەرگرت گۆڕانکاریەکی مەزن لە ژیانیدا ڕوویدا لە بەڕەڵڵایی و ژیانێکی بێ سەر و بەر و پڕ لە تاوانەوە بەرەو پابەندبوون بە ئاینەوە وایە ئاینەکە خۆی تەواو نەبوو پاشەگەردانی بوو وەلێ ئاین هەرچیەک بێت هەر هەندێک مانای جوانی تێدایە چاکەکردنی تێدایە بەزەیی تێدایە خێرکردنی تێدایە. وەرگرتنی ئەو ئایینە و ئەو گفتوگۆیانە لە زینداندا گوێی لێ دەبوون، ماڵکۆڵمی بەرەو خوێندنەوە برد، بە جۆرێک زۆربەی کات لە کتێبخانەی زیندانەکەدا بوو. هاوڕێکانی باسی ئەوە دەکەن کە هەزاران کتێبی لەو کتێبخانەیە خوێندۆتەوە و ڕۆژانە پازدە سەعات سەرقاڵی خوێندنەوە بووە. کاتێک گڵۆپی ژوورەکان لە سەعات دەدا کوژێندرانەتەوە، لەژێر ڕووناکی ڕاڕاوەکاندا کتێبی خوێندووەتەوە و تا بەرەبەیان بەردەوام بووە لەسەری، لە ناو کتێبەکاندا کتێبی ئایینە جۆربەجۆرەکان و فەیلەسوفەکانی خۆرهەڵات و خۆرئاوایی هەبوو، ئەمانە کاریگەری ڕاستەخۆیان لەسەر ژیانی بەجێهێشت، ئەو گفتوگۆیانەی لە زینداندا ئەنجامی دەدان توانایەکی باشیان پێ بەخشی لە قسەکردن بۆ جەماوەر و بەڵگەهێنانەوە و ڕەتدانەوە و بەکارهێنانی لۆژیک و تا دوایی ماڵکۆڵم بوو بە کەسێکی ڕۆشەنبیر و خاوەن بیرکردنەوەی قووڵ و شارەزا لە بیرکردنەوە و مێژووی مرۆڤایەتی. ماڵکۆڵم دەستی کرد بە بانگەواز بۆ ئوممەتی ئیسلام لەناو زیندانییەکاندا، داوای لێ دەکردن پابەندی دینەکە بن و دوور بکەونەوە لە کوشتن و دزی و تاوان، کەسانێکی زۆر گوێیان بۆ بانگەوازەکەی شل کرد و پابەندی ڕێنماییەکانی بوون و ئاکاریان گۆڕا، ئەمە وای لە کارگێڕی زیندان کرد بڕیاری ئازادکردنی بدەن، بەر لەوەی ماوەی زیندانەکەی تەواو بکات وتەبێژی ئوممەتی ئیسلام ماکۆڵم دوای ئەوەی لە زیندان دەرچوو بەهۆی توانا بەهێزەکەی لە وتاردان و ئەو زانستە زۆرەی بەدەستی هێنابوو بانگەوازی یەکەمی ئومەتی ئیسلام ئێلایجا محەممەدی کرد بە وتەبێژی بزوتنەوەکە زانستەکەی بەچاو زانستی ڕەشپێستێک یەکجار زۆر بوو هەرچەندە بە بەراود بە زانستی سپی پێستێک ئاسایی بوو لێرەدا بڕیاری دا ناوی خۆی بگۆڕێت لە ماڵکۆڵم لیتڵەوە بیکات بە ماڵکۆڵم ئێکس. بۆچی ناوی خۆی گۆڕی؟ ئێکس سین بۆ شتی نەناسراو بەکاردێت. ئەو لێرەوە دەیەوێت پیشانی بدات کۆیلایەتی بۆ سپی پێستەکان ڕەت دەکاتەوە. ماڵکۆڵم دەڵێت سپی پێستەکان ئەو ناوی لیتڵیان لە ئێمە ناوە. ئەمەش کاتێک بە کۆیلایەتی ئێمەیان هێناوە بۆ ئێرە مەبەستیان سوکایەتی کردن بووە بۆیە من ئەو ناوە ڕەت دەکەمەوە کە لە باب و باپیرانەوە بۆمان ماوەتەوە دەزانم ناوی ڕاستەقینەی من ناوێکی ئەفریقاییە بەڵام ئێمە لە بنەچە و ڕەگ و ڕیشە ئەفریقایەکانمان دابڕێنراوین و ئەو ناوە نازانم بۆیە ئێکس دەخەمە پاڵناوی خۆم سەرکردە و ئەستێرەی ڕاگەیاندنەکان ماڵکۆڵن بوو بە ئەستێرەیەکی ڕاگەیاندنەکان و یەکێک لە سەرکردەکانی بزووتنەوەی نەتەوەیی ڕەشپێستەکان و ڕق و کینەی بەرامبەر سپیپێستەکان زیاتر بوو، لەگەڵ مارتن لوسەر کینگی سەرکردەی دیانە ڕەشپێستەکان کەوتە ناکۆکێکی قووڵەوە، ئەمەش بەهۆی ئەوەی مارتن داوای بەیەکەوە ژیانی ئاشتیانەی لەگەڵ سپیپێستەکان دەکرد و داوای دەکرد ڕق و کینە بەرامبەریان نەنوێنێت وەک ئەوەی لە وتارە بەناوبانگەکەی خەونێکم هەیە I have a dream داوای دەکرد ماڵکۆڵم پێی وابوو سپی پێستەکان سەرچاوەی نەهامەتین بۆیە پێویستە خۆیانیان لێ ڕزگار بکەن نەک داوای پێکۆ ژیانیان لەگەڵدا بکرێت. چوون بۆ مەکە و گۆڕانکاریەکی تر ماگۆڵم ئێکس لە ساڵی 1964 بڕیاریدا بەرەو مەککە بەڕێ بکەوێت ئەمەش بە مەبەستی کۆکردنەوەی بار بوو بۆ ئومەتی ئیسلام نەک حەج بەڵام لەوێ گۆڕانکاری گەورە و ڕیشەیی تێیدا ڕوویدا دەتوانین بڵین ئەو گۆڕانەی لەو گەشتەدا بەسەر ماڵکۆڵم ئێکس دەهات ئەویان گۆڕانی ڕاستەقینەی ژیانی بووە ماڵکۆڵم لێرەدا سەرسامی ئیسلامەتی ڕاستەقینە و ژیانی مسلمانان بوو کە دوور بوو لەو ئیسلامە شێواوەی نەتەوەکەی پەیڕەوی لێ دەکرد ئەو لە ماوەی ئەو دوازدە ڕۆژەی لە مەکەمایەوە بۆی دەرکەوت مسوڵمان تاکە خودایەک دەپەرستێت و ئیسلامەتی ڕاستەقینە بە تەواوی لەو ئیسلامەتیە جیاوازە کە ئوممەتەکەی ئیلایجا محەممەد پەیڕەوی لێ دەکەن ئەو لەبارەی حەجەوە دەڵێت لە ژیانمدا لەو برایەتە ڕاستگۆیانەترم نەبینیوە کە خەڵکانی ڕەنگ و ڕەگەزە جیاوازەکان کۆبکاتەوە هەروەها دەڵێت ئەمریکا پێویستی بەوێ لە ئیسلام تێبگات لەبەرەوەی تاکە ئاینە چارەسەری ڕێگەپەرستی پێبێت هەر لێرەدا گۆڕانی ڕیشەیی بەسەر تێڕوانینی ئەو بۆ ڕەگەزی سپی هات، ئەو پێشتر پیاوی سپی و خودای ئەو پیاوە سپیەشی بە شەیتان دادەنا، بەڵام ئێستا ئیتر پێی وا نیە پیاوی سپی شەیتان بێت و خودای سپی خودای خراپەکاری و خودای ڕەش هی چاکەکاری بێت، تێڕوانینێکی دادپەروەرانەی وەرگرت، دەگونجێت سپی پێستەکان پیاوی چاکیان تێدابێت، وەک چۆن دەگونجێت ڕەشپێستەکانیش پیاوی خراپیان تێدا بێت. دوای مەککە ماکڵۆڵم سەردانی میسڕی کرد و لەوێ شێخ حەسەنێن مەخلوفی شێخی ئەزهەری بینی کە یەکێک بوو لە گەورە زاناکانی ئەو سەردەمە، دوای بینینی زانایانی ئەزهەر ماکۆڵم زانیاری زیاتری لەبارەی ئیسلامی ڕاستەقینەوە دەستکەوت و سەر لە نوێ موسڵمان بوونی خۆی ڕاگەیاندەوە و ناوی خۆی گۆڕی کردی بە حاجی مالیک شاباز و شاباز ناوی زانایەکی ئەفریقیایە کە سەلماندویەتی ئەفریقیەکان هەموان لە یەک خێڵەوە هاتوون و ئەمیش وەک ئینتیمایەک بۆ ئەو تاکە خێڵە ناوی ئەو زانایی لە خۆی نا دوای ئەوەی گەڕایەوە ئەمریکا دەستبەرداربوونی لە بنەما ڕەگەزپەرستەکانی ئومەتی ئیسلام ڕاگەیاند ئەو هەوڵی لەگەڵ ئێلایجای محەممەدی سەرکردەی گروپەکەدا دەستبەرداری بیر و باوەڕە لار و لەوێرەکانی ببێت و سەردانی کەعبەی پیرۆز بکات تا بە چاوی خۆی ڕاستیەکان ببینێت بەڵام ئیلایجای زۆر بە توندی ئەوەی ڕەتکردەوە. مالیک شاباز گروپێکی نوێی بە ناوی کۆمەڵەی ئەهلی سوننە ڕاگەیاند، دامەزراندنی ئەو بزوتنەوەیە لەسەر کۆمەڵێک پرەنسیپ بوو لەوانە، یەکەم، بەشداری سیاسی لە هەڵبژاردنەکانی ئەمریکا، گروپەکەی ئیلایجای بەشداری سیاسی بە تەواوی ڕەت دەکردەوە، بەڵام ئەم داوای لە ڕەشپێستەکان کرد بەشداری پرۆسەی سیاسی ببن و هاوشانی سپی پێستەکان موماڕەسەی مافە سیاسیەکانی خۆیان بکەن. دووەم، دامەزراندنی ڕەوتی تایبەت بە ڕەشپێستەکان بۆ هەڵبژاردن، بە مەبەستی فشار دروستکردن بۆ سەرخستنی کاندیدێکی دیاریکراو یان خستنی، تەنانەت ئەگەر لە سپیپێستەکانیش بێت و ناچار بکرێن پابەندی ئەو بەڵێنانە بن کە بۆ دابین کردنی مافە کۆمەڵاتی و سیاسییەکان دەیدەن. کاندیدەکان بەردەوام بەڵێنیان بۆ باشکردنی ژیانی ڕەشپێستەکان دەدا، بەڵام دوای دەرچوونیان بەڵێنەکانیان نەدەبردە سەر، ئەمەش خاڵی سێمی لێکەوتەوە. سێیەم، لەبەر ئەوەی کاندیدە براوەکان پابەندی بەڵێنەکانیان نابن، بۆیە ڕەشپێستەکان مافی خۆیانە لە ڕێی فشاری سیاسییەوە داوای جێبەجێکردنی ئەو بەڵێنانە بکەن. ئەگەر جێبەجێیان نەکرد، پەنا بۆ ڕێکاری تر دەبەن. ئەگەر ئەوەش هەر سوودی نەبوو، هێز و توندوتیژی بەکاردەهێنن. ئەم پرەنسیپەی لە وتارێکی بەناوبانگدا لە شاری دیترویت لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و چوار ئاشکرا کرد. لەو وتارەدا هۆشدارییەکی توندی بە سیاسەتمەدارە سپیپێستەکان دا کە خۆی و بزووتنەوەکەی بڕیاری دەنگپێدانیان دابوو بەوەی ئەگەر پابەندی بەڵێنەکانیان نەبن ئەوا ئەوان و ئەمریکاش دووچاری توندوتیژی دەبنەوە. ئەگەر سیستەمی سیاسی وڵات بە جۆرێک هەموار نەکرێتەوە کە وەڵامی خواستی ڕەشپێستەکان بداتەوە ئەوا دەستبەرداری هەڵبژاردە دەبن و پەنا بۆ فیشەک دەبەن دروشمەکەشیان بریتی بوو لە یان کارتی دەنگدان یانیش گول لە ئەم دروشمەچی کە هەموو لە وتارەکانیدا دووپات دەکردەوە ئەمە هەڕەشەیەکی تون بوو بە زۆرێک تەواوی میدیاکانی ئەمریکای سەرقاڵ کرد و مالی شابازی کرد بە پاڵەوان و گەورەترین سەرکردەی ڕەشپێستەکان لە بەرچاوی گەنجە ڕەشپێستەکانی ئەو وڵاتە ئەوانیش بە کۆمەڵ ڕویان لە بزافەکەی دەکرد ترسی حکومەت و دەزگا ئەمنیەکانی ئەمریکا لە هەڕەشەکانی حاجی مالی شاباز پەرەی سەند بە جۆرێک بە گەورەترین هەڕەشەی سەر وڵاتەکەیاندا نا لە قەڵەم، هاوکات ئیلایجای محەمەدیش کە خۆی بە پێغەمبەر دەزانی و سەرکردایەتی گرووپی ئیسلامی دەکرد ئەوی بە دوژمنی خۆی ناساند و هێرشێشی توندی ڕاگەیاندنی لە دژ دەست پێکرد بە جۆرێک کار گەیشتە بەکارهێنانی توندوتیژی لە دژی و لەو میانەدا ئاگر لە ماڵەکەی بەردرا تا خۆی و خانەوادەکەی لەناو ببرێن بەڵام ئەو توانی ڕزگاری ببێت. ناوبانجی ماڵکۆڵم لەو کاتەدا بە جۆرێک بوو کێبڕکێی مارتن لوسەر کینگی گەورەترین سەرکردەی ئەو کاتی ڕەشپێستەکانی دەکرد. یادەوەریەکانی کە لە ساڵی 1964 بە هاوبەشی لەگەڵ ئەلیکس هالی بڵاوکردەوە وەک ئاگری بنکە بڵاوبووەوە لایەنگران و دوژمنانی کەوتنە خوێندنەوەی ئەو یادەوەریانە مالیک لەگەڵ ئەو فشارە توندانەدا هەستی دەکرد کۆتایی نزیک بووەتەوە و دەیوت، من ئێستا لە سەروەختی شەهیدبووندام. بەڵێ، لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج دا و لە کاتێکدا کە وتارێکی ئاگرینی دەدا، سێ تاوانکاری سەر بە ئوممەتەکەی ئیلایجا محەمەد بە بەرچاوی جەماوەرەکەوە شازدە فیشەکیان پێوەنا و تیرۆریان کرد. شەهیدکردنی حاجی مالیک شاباز چەندین کاردانەوەی بەدوای خۆیدا هێنا، لەوانە سەرهەڵدانی بزووتنەوەی بەورە ڕەشەکان لەلایەن ڕەشپێستەکانەوە بۆ بەدەستهێنانی مافەکانیان لە ڕێی بەکارهێنانی هێز و توندوتیژیەوە، هەرچەندە دەزگا ئەمنیەکانی ئەمریکا توانیان دزە بکەنە ناو ئەو بزوتنەوەیە و لەناوەوە هەڵی بتەکێنن، بەڵام داواکاری ڕەشپێستەکان بۆ بەدەستهێنانی مافەکانیان بەردەوام بوو، تا توانیان یاسای هەڵبژاردن هەموار بکەنەوە، بە جۆرێک مەرجی خوێندەواری بۆ دەنگدان لابرا، ئەو مەرجەی بەهۆیەوە زۆربەی ڕەشپێستەکان لە مافی دەنگدان بێبەش دەکران بەهۆی ئەوەی نەخوێندەوار بوون، یاسای نوێی دەنگدان لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج دەرچوو کە مافی دەنگدانی بۆ هەمووان دەستەبەر کرد، بەهۆی بزووتنەوەکەی ماڵکۆڵمەوە کۆمەڵێک گۆڕانکاری ڕوویاندا کە ڕەنگە بە بیری خۆیشیدا نەهاتبن، لەوانە دوای ئەوەی ئیلایجا محەمەد لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج کۆچی دوایی کرد، واریزدین محەمەدی کوڕی شوێنی گرتەوە کە بە ماڵکۆڵم و بیروباوەڕەکانی سەرسام بوو، باوەڕی پێیان بوو، دەرچووی زانکۆی ئەزهەریش بوو. لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و شەش گرووپی ئوممەتی ئیسلامی هەڵوەشاندەوە و سەرجەم ئەندامەکانی کە نزیکەی دوو سەد هەزار کەس دەبوون گەڕاندەوە بۆ ئیسلامەتی ڕاستەقینە و ناوی بزووتنەوەکەی گۆڕی بۆ کۆمەڵەی مسوڵمانانی ئەمریکا وانەکان لە چیڕۆکی ماڵکۆڵم ئیکسەرەوە بەر ڕەحمەتی خودا بکەوێت کۆمەڵێک وانە فێر دەبین لەوانە یەکەم ئامادەیی بۆ گۆڕان ئەگەر شتێکی لەوەی خۆت باشترت بینی دووەم ڕەتکردنەوەی زۆڵم و ڕووبەڕووبوونەوەی تا ئەو کاتەی دەڕوخێت سێەم لادان چەندین شێوەی هەیە سیاسی و ئاینی هەموو کاتێکیش ڕووبەڕووی ڕاستی دەبێتەوە و ڕەتی دەکاتەوە تەنیا ئیسلام چارەسەرە بۆ کێشەکانی مرۆڤایەتی و چەوساندنەوەی مرۆڤ لەلایەن مرۆڤەوە لە کۆتاییدا ئەم وتۆی ماڵکۆڵم ئێکس دەکەینە دیاری کە دەڵێت کاتێک خەڵکی هەست بە خەمباری دەکەن تەنیا دەتوانن بۆ حاڵی خۆیان بگرین بەڵام کە توڕە دەبن ئەو کات گۆڕانکاری دەکەن. بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە دێنە کۆتایی حاڵقەی ئەو جارەشمان